بەڕێزان گەیشتینە بەشی سێیەم پاری دە دوانزە ڕێگا بۆ هاوبیرکردنی کەسانی تر چاوەڕوان مەبن لە مشت و مڕەدا لە سەدا سەد سەرکەون خۆشەویستان زۆرێک لە کۆتایی جەنگی جیهانی تێنەپەڕی بوو کە شەوێکیان لە لەندەن وانەیەکی بەنرخ فێربووم لەو کاتەدا من لە بەردەستی ڕاست ئیسمیت بووم ڕاست ئیسمیت لە کاتی جەنگدا یەکێک بوو لە چاکترین و لێهاتووترین فڕۆکەوانە ئوستوڕالیەکان لە فەلەستین. ماوەیەک پاش ڕاگەیاندنی ئاشتی و لە ماوەی سێ ڕۆژدا دەوری دونیا گەڕا و بەم کارەی خەڵکی سەرسام کرد. بەر لەو هیچ کەس ئەم کارە گرنگەی ئەنجام نەدابوو. هەر بۆیە ئەو کارەی ئەو کاریگەریەکی سەرنجڕاکێشی دروست کرد. دەوڵەتی ئوستوڕالیا لە کاردانەوەی ئەم کارەی ئەودا پەنجا هەزار دۆلار خەڵاتی پێشکەش بە ڕاس ئیسمیت کرد. پاشای بەریتانیا نازناوی جەنگاوەری لێنا و بۆ ماوەیەک ئەو پلەی کە لە ئەمریکادا هەیبوو دای بەو. شەوێکیان منیش لەو میوانداریەدا بەشدار بووم کە بە شانازی ئەم فڕۆکەوانە رێک خرابوو. لە میانەی خواردنی شێودا کابرایەک لە تەنیشتمدا دانیشتبوو، بەسەرهاتێکی پێکەنیناوی بۆ گێڕامەوە کە ئەم رستەیەم لەو بەسەرهاتەدا لە یاد ماوە. بەڵێ ئازیزان، بەدیهێنەرێک بوونی هەیە کە چارەنووسی ئێمەی بەدەستە و کارەکان لەسەر گونجاوی و خواستی ئێمە ڕێک ناخرێ، چونکە ویستی ئەو بەرزترە لە دەرکی ئێمە. گێڕەرەوە پاش وتنی ئەم ڕستەیە وتی ئەم ڕستەیە هی کتێبی پیرۆزە، چونکە دەمزانی ئەو ڕستەی سەرەوە هی کتێبی پیرۆز نییە، بۆ ئەوەی دەریبخەم کە زانیاریم پێیە بەبێ هیچ مەبەستێک و بێ ئەوەی کەس داوای کردبێت، وتم. ئەو ڕستەی کە وتتان بە کەمێک دەستکارییەوە هیشکسپیرە کە شانۆ نامەنووسی گەورەی ئینگلیزییە و هیچ پەیوەندێکی بە ئینجیلەوە نییە ئەگەرچی ئەم ڕستەیە بە کۆمەڵە چەشنێکی جۆراوجۆر لە هەموو کتێبە ئاسمانیەکاندا هاتووە بەرامبەرەکەم بەکەل لە ڕەقیەکی تایبەتیەوە وتی چیتان وت هیشکسپیرە؟ مەحاڵە گومانم نییە کە ئەم ڕستەیە هی کتێبی پیرۆزە و پەیوەندی بە شکسپیرەوە نییە ئەم پیاوە لە لای ڕاستی منەوە دانیشتبو. لە لای چەپمەوە یەکێک لە هاوڕێکانم بە ناوی فرانک گامونۆ دانیشتبوو کە دەمزانی چەندەها ساڵ دەربارەی شکسپیر و بەرهەمەکانی ئەو موتاڵای کردووە و زۆرینەی نووسینەکانی شکسپیری لە بەر دەخوێند. کاتێک کە کەللە ڕەقییەکە لە ڕادەبەدەر بوو پێم وت، ئایا ڕازیت کە بەڕێز فرانک گامۆنە موتاڵای زۆری دەربارەی بەرهەمەکانی شکسپیر هەیە؟ پیاوەکە بە جووڵەی سەر وەڵامی ئەرێی دایەوە، من وتم، باشتر وایە داوەری ئەم مەسەلەیە بخەینە ئەستۆی بەڕێز گامونەوە. پیاوەکە بە دڵێکی ڕازییەوە وتی، باشتر لەمە نابێت. ئەوان کەسێکی شارەزان. من ڕوون کردە فرانک و دەمویست پرسیارەکەم ئاراستەی ئەو بکەم، کە فرانک لە ژێر مێزەکەوە قاچی نا بە قاچم دا و وتی، قسەکانی ئێوەم بیست. بیل، تۆ هەڵە دەکەیت. ئەم پیاوە لە سەر حەقە. ئەوان ڕاست دەکەن. ئەو دەقە لە کتێبی پیرۆزدا هاتووە. ئەم ڕستەیە، ڕاستەوخۆ هیچ پەیوەندێکی بە شکسپیرەوە نییە. لەو کارەی فرانک. تێگەیشتم کە دەبێت قبوڵ بکەم ئەو ڕستەیە هیچ کسپیر نییە. لە کۆتایی میوانییەکەدا کاتێک دەگەڕامەوە بۆ ماڵەوە لە ڕێگا بە فرانکم وت، تۆ کە دەتزانی ئەو دەقە هیچ کسپیرە، بۆچی ئینکاریت کرد؟ فرانک گامونا بە هێمنییەکەوە وتی، بێگومان دەزانم کە ئەم ڕستەیە لە دیمەنی دووهەم لە پەردەی پێنجەمی شانۆنامەی هاملتدا هاتووە. بەڵام دیلی ئازیز! ئێمە بۆ میوانییەک بانگهێشت کرابووین و بەرنامە وەها نەبوو کە دەربارەی سەلماندنی هەڵەی کەسێک کارێک ئەنجام بدەین. تۆ وا دەزانیت ئەگەر سەرکەوتیتایە بەو پیاوە بسەلمێنی ئەو ڕستەیە هیشکە سپیرە، ئەو پیاوە دەیتوانی تۆی خۆش بوێت و سوپاسگوزاری تۆ بێت کە هەڵەکانی ئەوت سەلماندووە؟ چ ڕەخنەیەکی تیایە کە ئابڕووی ئەومان پاراستووە؟ ئەو کە لە سەرەتاوە بیروڕای تۆی نەپرسیبوو، پێویستیشی بە ڕادەربڕینی تۆ نەبوو، بۆچی دەبوو لەگەڵ ئەودا مشتومڕ. بکەین، فرانگامونە کە چەندەها جار واقیع بینانە منی ڕێنمونی کردوە، لەو باوەڕەشدایە کە زانیاریەکانی لە ڕێی خوێندنەوەوە بە دەست هێناوە. ئەو شەوە بە دەنگێکی نەرم و بە جۆرێک نەبێتە هۆی ڕەنجانی من وتی، هەمیشە دورە پەرێز بە لە مشتومڕ، هیچ کەس پێی خۆش نیە لە مشتومڕدا دۆڕاو بێت. فرانک بە لە سەرخۆیەوە وتی، بێژەری ئەم ڕستەیە مردوە، بەڵام بەرهەمەکەی نەمر دەبێت، چونکە ئاماژەی داوە بە ڕاستیەکی باڵا. گرنگ نەبو لە فرانکم پرسیبا بێژەری ئەم ڕستە کێیە؟ چونکە ئەو وانەیەکی فێرکردم کە هەرگیز ئەوە لە یاد ناکەم بادان بەوەش دابنێم کە پێویستم بە وەها وانەیەک هەبوو چونکە پێشتر پەرۆشی مشتومڕ بووم ئازیزان لە لاوێتیدا هەمیشە لە گەڵ براکەمدا مشتومڕم دەکرد دەربارەی هەر پێشهاتێک لە گەڵ ئەودا باس و خواسم دەکرد کە ئەمە لە کاتێکدا بوو کە هێشتا نەچووبوومە زانکۆ و لە هونەری پەیڤین و مشتومڕ کەمترین زانیاریەکم نەبوو پاش چوونم بۆ زانکۆ ئاشنابوون لە گەڵ و یاسا و ڕێسای پەیڤنکردن لە کۆڕی گفتوگۆکاندا ئامادە دەبووم. ماوەیەکی زۆر پاش تەواوبوونی خوێندنی زانکۆ لە نیۆیۆرکدا، هونەری مونازەڕەکردنم چەلەحانێ دەوتەوە و بە شەرمەوە دەبێت بڵێم بە نیاز بووم کە کتێبێکیش لەم بارەیەوە بنووسم، چونکە تا ئەو کاتە زۆر گوێم لە چەلەحانێ ڕاگرتبوو. ڕەخنەی زۆرم گرتبوو. سەرەنجام بەرەنجامی هەزاران مشتومڕ و چەلەحانێم بۆ خۆم شیکار کرد. کردبوو. باشترین ئاکارێک کە تا ئەو کاتە لە بینراو و بیسراوەکان و خوێندنەکانی خۆم دەربارەی گفتوگۆ و چەلەحانێ دەستم کەوتبوو ئەمە بوو کە تەنها ڕێگەیەک بۆ سەرکەوتن و بردنەوەی چەلەحانێ و مشتومڕ نەچوونە ناو ئەو بوارەیە هەر بەو شێوەی کە لە ڕووداوەکانی بوومەلەرزە دەترسن و لێیان هەڵدێن ئاوا لە مشتومڕ و بگرە و بەردەش هەڵبێن و ڕابکەن لە ڕوونکردنەوەی ئەو بیردۆزەی سەرەوە ئەوەتان لە بیر بێ کە بە هیچ شێوەیەک ناتوانرێت لە چەلەحانێدا سەرکەوتن بەدەست بێت. بە واتایەکی تر، لە چەلەحانێدا سەرکەوتنێک بوونی نییە، چونکە ئەگەر لە چەلەحانێدا دۆڕاو بوویت، ئەوا هیچت بەدەست نەهێناوە و ئەگەر براوەش بوویت، دووبارە هەر دۆڕاویت. دەپرسن بۆ؟ کەواتە سەرنج بدەنە ئەم خاڵەی لای خوارەوە. بەڕێزان، گریمان کە لە چەلەحانێکدا بە هاواری سەرکەوتنەوە کە لەبەردەم ڕکەبەرەکەدا ئەنجامی دەدەیت و ئەو بابەتەت سەلماندووە کە کەسی دۆڕاو کەسێکی نەزانە، پاش ئەوە چی؟ پێدەچێت زۆر خۆشحاڵ ببن؟ پاش خۆشحاڵی چ ئاکامێکتان دەست دەکەوێت؟ بەوتان سەلماندووە کە لە ئێوە پەستترە، بەم جۆرە هەستی ئەوتان بریندار کردووە و بە شێوەیەکی سرووشتی ئەو لە سەرکەوتنی ئێوە زۆر تووڕەیە، ئەنجامی کۆتایی بەم شێوەیە دەبێ. هەوڵی ئێوە لە گۆڕانی کەسانی تردا بێهوودە و هیچە، چونکە ئەوان لەگەڵ ئەو هەموو هەوڵ و کۆششەی ئێوە لە سەر ڕای خۆیان سوورن. کۆمپانیای پنمیتوال بۆ قەرەبوو ئەم ڕستەیەی بۆ کارمەندانی خۆی هەڵبژاردووە، مشتومڕ مەکەن. ڕێگەی قەناعەتپێکردنی کەسانی تر مشتومڕ و چەلەحانێ نییە، چونکە ناکرێت بیری مرۆڤ بە مشتومڕ و بگرەو بەردە بگۆڕدرێ. چەند ساڵ لەمەو بەر ئێرلەندییەک لە پاتریک ئوهر لە یەکێ لە خولەکاندا ناوی نووسی کە خولی وێنە کێشان بوو تا ئەو جێگەی کە لە بیرمە بەو پەڕی حەزەوە لە پۆلدا ئامادە دەبوو. بەڕێز ئوهر لەگەڵ نەبوونی زانیاری پێویستدا حەزێکی زۆری بە مشتومڕ و چەلەحانێ بوو. بەڕێز پاتریک ئوهر بە پێی قسەی خۆی ماوەیەک شۆفێر بووە و پاش ئەوە بە کڕین و فرۆشتنی گەڵابۆ خەریک بووە. ئەم کەسە هاتبووە پۆلەکەی منەوە تا کارێکی بۆ ئەنجام بدەم کە لە پیشە تازەکەیدا سەرکەوتوو بێت. لە هەمان دانیشتنەکانی سەرەتادا پاش کەمێک گفتوگۆ و چەند پرسیارێک، گەیشتمە ئەو ئاکامەی کە بەڕێز پاتریک تەنانەت لەگەڵ ئەو کەسانەشدا کە مشتومڕ دەکات کە مامەڵەی لەگەڵ دەکەن، ئەو شەوق و زەوقێکی زۆری بە مشتومڕ و بگرەوبەردە هەبوو. بە شێوەیەکی سروشتی ئارەزووی وەها بوو کە لە چەلاحانێکاندا سەرکەوێ. بیری لێ بکەنەوە. گریمان موشتەرییەکی داما و ڕەخنەیەکی لە یەکێک لە ئۆتۆمبێلەکانی بەڕێز پاتریکدا دۆزیوەتەوە و ئاراستەی ئەوی دەکا. بێگومان بەڕێز پاتریک دەست بە جێسوور هەڵدەگەڕێ و ئارەزوو دەکات یەخەی کابرا بگرێ. بەڕێز پاتریک بۆمی وت. ئەگەرچی لەم ڕۆژانەی دواییدا زۆربەی جار لە مشتومڕەکاندا من سەر دەکەوتم، جارەها ڕووی داوە کە کاتێک لە نووسینگەی کەسێکدا دەچوومە دەرەوە بە خۆمم دەوت، چاک هەقی ئەم پیاوە گەمژەیەم خستە دەستێ و بابەتەکەم تێگەیاند. بێگومان بە سەریدا سەرکەوتم، بەڵام بە هەر حاڵ نەمتوانی هیچی پێ بفرۆشم. بەڕێزان، یەکەمین کێشەی من وەکوو مامۆستای خول ئەمە نەبوو کە شێوازی قسە کردنی فێر بکەم، بەڵکوو لە ڕاستیدا گەورەترین کێشەم ئەمە بوو کە ڕێگەیەکم دەست کەوێ تاکوو مشتومڕ و چەلەحانەی پێ تەرک کەم. ڕێگەی فێرکاری بەڕێز پاترک زۆر بە سەختی پێ ورا، بەڵام ئاکامێکی باشی هەبوو. چونکە لە ئێستادا بەڕێز پاتریک یەکێکە لە گرنگترین نوێنەرانی فرۆشتنی کۆمپانیای واید مۆتۆر لە نیۆیۆرکدا. بەڕاست ئەو چۆن توانی ئەم پێگەیە دەست بخات؟ ئێستا چیرۆکەکە لە زمانی خۆیەوە دەبیستین. ئێستا ئەگەر بچمە نووسینگەی کڕیارێکەوە کە بڵێت چی بارهەڵگری واید بکڕم، بە هیچ جۆرێک ئۆتۆمبێلی چاک نییە. ئەگەر بە خۆڕاییش بمدەنێ وەری ناگرم، چونکە دەمەوێت بارهەڵگرێکی هایۆسێنت بکڕم. ئەوا پێی دەڵێم سەیرکە براکەم، بارهەڵگری هایۆسێنت سەیارەیەکی زۆر باشە ئەگەر وەها ئۆتۆمبێلێک بکڕیت ئەوا زەرەرت نەکردووە چونکە دروستکەرەکەی کۆمپانیایەکی زۆر باشە فرۆشیارەکانیشی کۆمەڵە کەسێکی لێهاتوو و شارەزان لە بەڕێز پاتریکم پرسی بۆچی ئەم مەسەلەیە باس دەکەیت و لەبری پڕوپاگەندە بۆ بەرهەمەکەی خۆت ئەوا پشتگیری لەو کاڵایە دەکەیت کە ڕکەبەری کاڵاکەی تۆیە بەڕێز پاتریک زۆر بە هێمنیەوە وتی بۆ ئەوەی ئەو بێدەنگ بکەم و مەجالی مشتومڕ و بگرە و بەردەی بۆ نەیهڵمەوە. چونکە ئەو سەرەتا هەوڵی داوە کە من قەناعەت پێ بکا کە بارهەڵگری ڕکەبەر باشترە و وەها چاوەڕێیە کە لە وتەکەی بەرگری بکات بەڵام کاتێک کە من لە ڕەهەندی پشتگیری لە وتەکەی ئەو دەچمە پێش چیدی بابەتێک بۆ مشتومڕ نامێنێتەوە و ئەو چیتر ناڵێت کاڵای ڕکەبەر باشترە چونکە من لەمە تێگەیشتووم لەم قۆناغەدا چیدی قسەیەک بۆ وتن نامێنێت و بە ناچاری بابەتەکە دەگۆڕم و لە هەلێکی گونجاودا دەکەومە باسی باشیەکانی بارهەڵگری مەبەستی خۆم و داوام لە بەڕێز پاتریک کرد کە شێوازی ڕووبەڕووبوونەوەی بەر لەم قۆناغەم بۆ ڕوونبکاتەوە. ئەو وتی، بەر لەمە ئەگەر کەسێک دەربارەی تایبەتمەندیەکانی بارهەڵگری ڕکەبەر قسەی بکردایە توڕە دەبووم و دەستم دەکرد بە خراپ گوتن و ژماردنی کەموکوڕیەکانی کاڵای ڕکەبەر. ئەوەی جێی سەرنجە هەرچی زیاترم دەوت، ئاکامی پێچەوانەم دەست دەکەوت چونکە کەسەکە متمانەی بە کاڵای بەرامبەر زیاتر دەبوو ئێستە کە بیر لەو ڕۆژانە دەکەمەوە خۆشم سەرسوڕماو دەبم سەرسوڕمانم زیاتر لەوەیە کە چۆن پاش ئەو هەموو شکستە لە بواری فرۆشتندا تەجروبەم وەرنەدەگێرت بەڕێز پاتریک لە کۆتاییدا بە حاڵەتێکی پەژارەوە وتی چەند ساڵ لە باشترین تەمەنی خۆم سەرفی مشتومڕ و قڕەقڕ کرد. لە سەرەنجامدا ئێوە منتان فێر کرد کە دەمم ببەستم و هەرگیز مشتومڕ نەکەم. جێی بایەخە کە سوودی دەمی بەستوو بۆ من زۆر زیاترە. بۆچی بنیامین فڕانکلین ڕۆشنبیری ناودار لەم بارەیەوە بەم جۆرەیە؟ ئەگەری ئەوە هەیە کە بە کاریگەریی مشتومڕ و بگرە و بەردە هەندێک جار سەرکەوتن بەدەست بێت، بەڵام ئەم سەرکەوتنە ڕووکەشە، چونکە هەرگیز ئاکامەکەی بە دڵی بەرامبەر نابێ. بەم بۆچوونە ئێستا کام ڕێگەیان هەڵدەبژێرن؟ یەکەم، سەرکەوتنێکی ڕووکەش. دوو، دەستەبەرکردنی بیروڕای بەرامبەر، ئەمەش لە یاد نەکەن کە دەتوانن بە هەردوو مەبەستەکەش بگەن، واتە بە تیرێک دوو نیشان بپێکن. بەڕێزان یەکێک لە دامەزراوە ئابوورییەکانی بۆستن سەردەمانێک ئەم پارچەیەی ژێرەوەی چاپ کرد، من لە ئێستادا ئاگادارییەکم دەربارەی مەبەستی ئەو ڕۆژەی ئەو دامەزراوەیە نییە، بەڵام بێگومان مەبەستێکی هەبووە کە بۆ ئێمە ئەوەندە گرنگ نییە، بەڵکو ئەنجاموەرگرتنی ئێستایە. ئەم ئەگەرە بوونی هەیە کە ئێوە هەقتان لە لابێت و لە مشتومڕەکاندا سەرکەون، بەڵام چونکە ناتوانن لەم ڕێگەیەوە سەرنجی کەسانی تر ڕاکێشن، ئەوا هیچ سوودێکتان دەست ناکەوێت و ئەم کارە لەگەڵ دۆڕاندنی مشتومڕەکەدا هیچ جیاوازییەکی نییە. ویلیام مکئادو وەزیری خەزنەداری کابینەی ویلسۆن دەیووت. پاش چەند ساڵ ژیان و چالاکی سیاسی گەیشتمە ئەو ئەنجامەی کە مەحاڵە لە ڕێگەی مشتومڕەوە بتوانم بەسەر نەزانێکدا زاڵ ببم. نازانم مەبەستی بەڕێز مکئادو کە بە هێمنێکی تەواوەوە نووسیویەتی نەزانێک چییە، بەڵام ئەزموونە فراوانەکانی ژیان ئەم وانەیەی لای خوارەوەی فێرکردم. نەک هەر مەحاڵ، بەڵکو هەر ناکرێت و نابێت لە ڕێگەی مشتومڕەوە بەسەر خەڵکدا زاڵ بی. ئەوەتان لە بیر نەچێت کە هیچ کەسێک هەر لە زانایەکەوە تا نەزانێک تەسلیمی بیروباوەڕی ئێوە نابن. ئەگەر ئەم بابەتەتان پێ قبوڵ نییە، ئەوا سەرنج لەم نموونە واقیعییەی کە بەسەر بەڕێز فریدریک پارسونزدا هاتووە، بدەن. بەڕێز پارسونز زیاتر لە سەعاتیک بوو کە لەگەڵ کارمەندی ماڵیاتی داهاتدا لەسەر بابەتێک مشتوو مڕیان دەکرد. کارمەندەکە بەرگەیەکی دایە دەست بەڕێز پارسونز کە نۆ هەزار دۆلاری لەمەڕ ماڵیاتی هەیە. نەگەیشتووەتە دەستی و وەرینەگرتووە تا ماڵیاتەکەی بدات. بەڵام کارمەندەکە هیچ ئەم قسانەی نەدەچوو بە مێشکدا و دەیگوت، بە من چی کە قەرزدارەکەی ئێوە ئەم پارەیەی نەداوە، ئێوە لە سەرتانە کە ئەم ماڵیاتە بدەن. بەڕێز پارسونز لە کاتی باسکردنی داستانەکەدا بۆی ڕوون کردینەوە، کارمەندی ماڵیات کابرایەکی زۆر وشک و خوێن سارد بوو. سەعاتێکی تەواو بە بەڵگە و بورهانەوە ڕاستییەکانم بۆ شی کردەوە، بەڵام هیچ گوێی بەم قسانە شل نەبوو. هەرچی زیاتر مشتومڕمان دەکرد کەللەڕەقتر دەبو. کاتێک کە بینیم لەم ڕێگەیەوە ئاکامم نابێ، بیرم کردەوە کە وا باشترە واز لە مشتومڕ بێنم، لە دەرگایەکی ترەوە بچمە ژوورێ. هیچ عەیبێکی نییە کە کەمێک ستایش و پێهەڵدانیشی بکەم، هەر بۆیە وتم، وابزانم ئەم بابەتە لە بەرامبەر کارە بەنرخ و پڕبەهاکانی ئێوەدا هیچ بێت. بەڕێزان، ڕۆژگارێک منیش دەربارەی ماڵیات و شێوازی تەسلیمکردنی متاڵان دەکرا. بەڵآم زانیاریەکانی من لەم بارەیەوە لە هەمان ڕادەدایە کە لە کتێبەکانەوە وەرم گرتوە، بەڵام زانیاریەکانی ئێوە هاوتایە لەگەڵ تەجروبەدا. هەندێک جار ئارەزوو دەکەم خۆزگە پیشەیەکم وک پیشەکەی ئێوە هەبوایە، چونکە دەمتوانی لەم ڕێگەیەوە زانیاری بە نرخ دەست بخەم، ئەگەرچی ئەوەش بڵێم لە قسەکانمدا زەڕڕەیەک درۆ و پیاڵدانی درۆی تێدا نەبو. پاژەمەی قسەکانی من تەواو بوو، کارمەندی ماڵیات لەسەر کورسیەکەی خۆی قیت دانیشت و پاڵی لێدایەوە و چەند خولەکێکی زۆر دەربارەی پیشەکەی خۆی دوا و ئەو شێوازە تەزویرانەی کە توانیبووی دەریان بخا بۆ من باس کرد و وردە وردە ئاهەنگی قسەکردنەکەی گەرم و گوڕتر و دۆستانەتر بوو پاشان باسی منداڵەکانی خۆی کرد. کاتێک کە لە من جیا دەبۆوە وتی. دەربارەی کارەکەی ئێوە زیاتر بیری لێ دەکەمەوە و دوو سێ ڕۆژی تر لە ئەنجامەکەی ئاگادارتان دەکەمەوە. بەڕێزان کارمەندی ماڵیات پاش سێ ڕۆژ هاتە نووسینگەکەی من و وتی کە وازی لە وەرگرتنی ئەو بەشە ماڵیاتە هێناوە. بەڕاستی بەڕێز پارسونز و کارمەندی ماڵیات ئەوەیان دەرخست کە مرۆڤ لە بەرامبەر ستایش و پێهەڵداندا چەندەها لاوازە و لە بەرامبەر مشتومڕدا چۆن دەوەستێتەوە. ئەو کارمەندە وەها چاوەڕوان بوو کە کەسانی تر بە کەسێکی بە بایەخی لە قەڵەم دەن تا ئەو کاتەی کە بەڕێز پارسیونز لەگەڵ ئەودا مشتومڕی دەکرد ئەویش دەیویست لەسەر گرنگی خۆی پێداگری بکات و بەڕێز پارسونز بە هات و هاوارەکانی خۆی و زیاتر ئەم کارەی بۆ سەخت تر دەکرد هەر بۆیە ئەویش هەوڵی دەدا بە کەللە ڕەقی لە ڕاددەبەدەری خۆی خۆی بە گرنگ و بایەخ لە قەڵەم دا بەڵام لەگەڵ ئەمەی کە بێگومان بوو بەڕێز سونز بایەخی ئەوی دەرک کرد و چیدی مشتومڕ کۆتایی پێ هات و ئەویش بووە پیاوێکی خەمخۆر و میهرەبان. کونستانت سەرۆکی پاسەوانەکانی ناپلیۆن کە بە شێوەیەکی سروشتی زیاتر کەسانی تر ژوسفین هاوسەری ناپلیۆنی دەبینی و زۆربەی کات بۆ پڕکردنەوەی کاتەکانی لەگەڵ ژوسفیندا بلیاردی دەکرد. ئەو لە لاپەڕەی حەفتا و سێ ی بەرگی یەکەمیدا بە ناوی ژیانی تایبەتی ناپلیۆن دەنووسێ. لەگەڵ ئەمەی کە لە یاریکردندا بلیارد لێهاتوویی تەواوم هەبوو، بەڵام بەردەوام بە جۆرێک یاریم دەکرد کە ژوزفین یارییەکە بباتەوە، چونکە ئەم کارەی من ئەوی زۆر خۆشحاڵ دەکرد. ئەم خاڵەی کە کۆنستانت گوتوویەتی بەردەوام لەبیرتان نەچێ. با بهێڵن کە موشتەریەکان هاوسەرانتان و هاوکارەکانتان لە مشتومڕە خێزانیەکاندا یاخود ئیداری و بازرگانی بەردەوام بەسەرماندا سەرکەون. بوزا دەڵێ نەفرەت و کینە هەرگیز لە ڕێگەی نەفرەت و کینەوە لاناچێ بەڵکو بە عەشق و ئەوین لادەبرێ. هەڵەش بە مشتومڕ و بگرە و بەردە کۆتایی پێنایە بەڵکو پێویستی بە سیاسەت هەیە. کەسەکە دەبێت لە گۆشە نیگای کەسانی ترەوە بۆ مەسەلەکان بڕوانێ. لینکۆڵن ڕۆژێکیان ئەفسەرێکی لاوی سەرزەنشت کرد بە هۆی مشتومڕکردنەوە لەگەڵ سەربازەکاندا. وتی، هەر کەسێک نیازی گەیشتنی هەیە بە لوتکەی پێشکەوتن و گەشەکردن، ئەوا مەجالی بۆ مشتومڕ نابێ. بگرە و بەردە پیاو توڕە و ئاگر سروشت بە بار دەهێنێ و سەرجەم ئەم هۆکارانە کۆنتڕۆڵی هەستەکان لە دەستی دەردەکات. بکات. لە کاتێکدا کە ئێوە لەسەر هەقن لە مشتومڕدا واز لەو هەقەی خۆتان بێنن و ئەم هەقە بدەن بە بەرامبەرەکەتان، وا باشترە ڕێگەکەی خۆتان بگۆڕن تا ئەمەی کە بە پشتبەستن بە لەخۆباییبوونی خۆتان لە ڕێگەیەکەوە بچن کە سەگێکی دڕقازتان بگرێت و بگەزێ، تەنانەت ئەگەر سەگەکەش بکوژن، برینی دانەکانی سەگەکە چاک نابێتەوە. بەم پێیە ئەگەر وا بە نیازن کە خەڵکانی تر لەگەڵتان هاوبیر و هاوڕا بن، ئەم دەستوورەی یەکەم کە لە ژێرەوە هاتووە بگرنە بەر. باشترین ڕێگەی سەرکەوتن لە مشتومڕەکاندا خۆ گرتنەوەیە لە چوونە ناو مشتومڕ و چەلەحانێوە.